بیسەرانی خۆشەویست، لە ماڵپەڕی مامۆستا مەلا ئەحمەدی قامیشییەوە گوێبیستی وتاری هەینی دەبین لە ژێر ناونیشانی، مافی منداڵ. الحمد للە رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد وعلی آله وأصحابه اجمعین. واضربوهم علیها وهم ابناء عشر وفرقوا بینهم فی المضاجع سڵاوی خوای گەورەتان لەسەر بێت خوشک و برایانی موسڵمان ئیماندارانی بەڕێز و خۆشەویست لە وتاری ئەمڕۆماندا بە پشتیوانی خوای گەورە باس لە مافەکانی منداڵ دەکەین چونکە ساڵانە لە یەکی شەشی هەموو ساڵێ دروشمەکانی مافەکانی مناڵ بەرزەکرێتەوە لە ڕاگەیاندنەکانا وەک بڵێ بۆ گەورەکان تەواویان کردبێ جانۆرەی مناڵەکانە چونکە لە یەکی شەشی ساڵی 1956 لە ڕێکخراوی نەتەوە یەکگرتووەکان لە دەستوری خۆیاندا ئەو مافەیان ڕاگەیاند بەڵام لە دینەکەی تۆی موسوڵمانا هەزار و چوار سەد و سی و شەش ساڵ بەر لە ئێستا مافی مناڵ ڕاگەیاندرا لەو کاتەدا کە لە سەردەمی جاهیلیدا کچەکانیان زیندە بە چاڵە کرد و خوای گەورەش فەرمووی فبأی ذنب قتلت ئەو کچە ئەو منداڵە بە چ تاوانێک دەکوژرێ بەڵێ هەزار و چوار سەد و سی و حەوت ساڵ بەر لە ئێستا لە دینەکەی تۆدا مافی مناڵ ڕاگەیەنرا و چەسپێنرا بەڵام لە دینی سیکۆلاری و عەلمانیە بەدروشم و بەناو تەنها نزیکەی شەست ساڵە قسەی لەسەر دەکرێ ئەویش بەهۆی پلان و پیلانەکانی ئەوانەوە بەردەوام ئەو شەڕ و هەرا و ئاژاوەی کە دەیبینن هەر مناڵ هەتیو دەکەن بۆیە ئیماندارانی بەڕێز و خۆشەویست، ئێمە هەموو دەبێ بزانین کە مافی مناڵ لە دینی ئێمەدا بەرجەستە کراوە و لە دینی ئێمەدا بە ڕاستی مافی مناڵ دراوە. دیارە مناڵ، هەموو کەس مناڵی خۆی خۆش دەوێ، جەرگی تۆیە، بەرهەمی تۆیە، سروشتی ئینسان وایە کەس حەز ناکات لە خۆی باڵا دەستتر و پلە و پای بەرزتر بێ، بەڵام ئینسان حەز دەکات مناڵەکەی کوڕەکەی لە خۆی پیاوتر بێ. مافی مناڵیش کە دروشم بێت و هەر قسە بێت بە هیچ ناچێ، چونکە مافی مناڵ لە خێزانێکی بەختەوەر و کۆمەڵگەیەکی ئاسوودەدا بەرجەستە دەبێ. تۆ ئەبێ پێشێ خێزانەکە بەختەوەر کەی بۆ ئەوەی منا مافی مناڵ بەدەست بێنی کە خێزان بەختەوەر بوو ئەو کاتە کۆمەڵگا بەختەوەر دەبێ و ئاسوودە دەبێ و مافی مناڵ بەرجەستە دەبێ چونکە کۆمەڵگا لە خێزان پێک هاتووە خێزانیش لە دایک و باوک و مناڵ پێک هاتووە خێزانێک کێچی بێ و هەر ساڵە لە گەڕەکێک بێ و مناڵەکەیشی هەر ساڵە لە قوتابخانەیەک بێ و هەر ساڵە هاوڕێیەک، لە کوێ ئەو مناڵە بەختەوەر دەبێ و مافەکەی بەرجەستە دەبێ؟ بۆیە دەبێ وەکوو چۆن لە سەردەمی ڕژێمی پێشوا لە لیبیا، کرێچی تیانەبوو، دەبێ ئێمەش هەوڵدەین کرێچییەکانمان بکەین بە خاوەن خانوو تا منداڵەکان بەختەوەر بن و خێزانەکان و ئەوجار کۆمەڵگا ئاسوودە بێ. دیارە بۆ بەختەوەری و مافی منداڵیش لە سێ شوێندا بەرجەستە دەبێ، یەکەم، مافی منداڵ لە خێزاندا، دوایی، لە قوتابخانە و خوێندنگاکاندا پاشان لە کۆمەڵگادا یەکەم شت لە خێزان ئەوەتا ئیسلام ئەوەندە گرنگی پێداوە کە دە کاتی هاوسەرگیری دەکەی ئێمە هەر لەوە دەڕوانین کچەکە جوان بێ و باڵای بەرز بێ بەڵام پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی تخیروا لنطفکم بزانە کێ دە هەڵدەبژێری بۆ نوتفەکەی خۆت چێ دەکەی بە دایکی مناڵەکانت ئەگەر هاوسەرەکەت پەروەردەیەکی ئیمانی کرابێ سەقافەیەکی ئیسلامی هەبێ ئەوە دایکێکی باش دەبێ و خەمی پەروەردەی مناڵەکانت نابێ هەر لە سەرەتاوە ئەوە مافی مناڵە کە دەفەرموێ چێ دەکەی بە دایکی مناڵەکانت چونکە بەڕاستی دایک و باوک بەرپرسیاری یەکەمە لە پەروەردەی منداڵدا، ئەوجار کاتێک کە منداڵ لە دایگە بێ سوننەتە هۆزەبانەی بۆ بکرێ حەوتەمی منداڵ عەقیقە، ئەوە لە شەریعەتی ئیسلامدا چەندین فەسڵ و باب کە باسی منداڵ دەکا و لە مافی منداڵدا وەکو باب و فەسڵەکانی عەقیقە و حضانە و هەروەها باب الرضاع و خەتەنەکردن زۆر لە شەریعەتی ئیسلامدا باس لە مافی مناڵ دەکا، چونکە مناڵ نەوەی ئومێدی دوارۆژی ئەم گەلەیە، ئەبێ زۆر زۆر گرنگی بدرێ بە مناڵ، ئەوەی ئێستا لە ئەوروپا گرنگی پێ دەدەن ئەوانە زۆر عاقڵن و لە زۆرینەی لە ئیسلام وەریان گرتووە نەک بڵێ بۆ خۆیان بێ ئەمە لە ئیسلامدا هاتووە بۆیە کە تۆ داوای مافی مناڵ دەکەی دەبێ زۆر ئاگات لە خێزانەکان بێ و ئاگا لە پەروەردەی مناڵ بێ، یەکەم بەرپرسیارش لە پەروەردەی مناڵ دایک و باوکە ئیماندارانی بەڕێز و خۆشەویست و پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی، مرو اولادکم بالصلاة وهم ابناء سبع سنین، مناڵەکانتان فێری نوێژ بکەن لە حەوت ساڵیەوە، کەواتە قۆناغی پەروەردە لە حەوت ساڵیەوە، لە شەش ساڵیەوە دەست پێدەکا. هەتاوەکو کە چواردە ساڵی، زانایان دەفەرموون، یلعبه سبعا و یؤدبه سبعا و یصحبه سبعا، حەوت ساڵ بەس گەمۆگاڵتەی لەگەڵ دەکەی، مناڵە و خۆشەویستە، بەڵام لە تەمەنی حەوت ساڵیەوە تا چواردە ساڵی ئەبێ فێری ئادابی بکەی، فێری ڕەوشتی بکەی، پەروەردەی بکەی. چونکە بە مناڵی ئەگەر فێرت کرد، التعلم بالصغر کالنقش فی الحجر، فێربوونێ بە منداڵی وەک نەخشی سەر بەردی وایە، پێشینانی خۆمان جوانیان وتووە، دار بە تەڕی نەچەمێ بە وشکی ناچەمێ، بۆیە لە حەوت ساڵییەوە ئەبێ تۆ فێری پەروەردەی ئیمانی بکەی، فێری نوێژی بکەی، فێری ڕەوشتە جوانەکانی بکەی، وضربوهم علیها وهم ابناء عشر لە دە ساڵییە لێی بە لە مناڵەکەت، بەڵام لێدانی پەروەردەیی جیا لە لێدانی دوژمنایەتی و ئینتیقامی، خۆ مناڵ جەرگی خۆتە و کەس ڕقی لە مناڵی خۆی نییە، بەڵام ئەو کەسە ڕقی لێیەتی کە بەرەڵای کردووە و پەروەردەی ناکا، ئەوە دوژمنی مناڵەکەیەتی. خۆشەویستی مناڵ ئەوەیە کە تۆ لەسەر نوێژ زلەیەکی لێ بە، لێی توڕە بە، نازی مەکێشە لەو کاتەدا هەرچی داوای کرد چونکە ئەو مەسڵەحەتی خۆی نازانێ، ئەوجا لە دە ساڵییا کە لێی توڕە بووی لەسەر نوێژ و لە شوێنی خەوتنیشیان کوڕ و کچ خوشک و برا ئەبێ لە یەک جیا بنەوە، ژووری کوڕەکان بە جیا ژووری کچەکان بە جیا بە تایبەتی خێزانی ئەم ڕۆژگارە کە هەندێکیان زۆربینەیان دەبینی مناڵەکانیان کچەکانیان شۆرتێک یان پانتۆڵی لە پێ نیە یان بێت مەکسێکی تەنک یان سێچارەکی لە پێ بە عام ڕوت و قوتە و کارەسات ڕووی داوە لە بینی خوش کوبرا و خزم و کەس و کاردا جاری وا هەیە بەهۆی خزماتی و تێکەڵاویەوە بۆیە یەکەم پەروەردە بۆ مناڵ ئەبێ لە دایک و باوکیەوە دەست پێ بکات پاشان ئیماندارانی بەڕێز و خۆشەویست، دایک و باوک بەرپرسیارن لە پەروەردەی ئیمانی، لە پەروەردەی ڕەوشتی، لە پەروەردەی جەستەیی و کۆمەڵایەتی. ئەو مناڵە کە گەورە دەبێ، ئەی بۆ دایکی بەڕێز ناپرسی، ئەرێ کچم ئەو پانتۆڵە چییە لە پێتا؟ ئەی ئەم شۆرتە چییە؟ ئەی ئەم بێدەرپێییە چییە دوور لە ڕووتان؟ ئەم مەکسێ تەنکە چییە؟ ئەم جلە تەنک و تەسکە چییە؟ ئەی بۆچی دایکی وا هەیە دەبینی تەزبیحێکی بەدەستەوەیە خەتم و تەلیلەی دەکا و بەڵام کچەکەی پەروەردە نەکردووە و لە بازاڕ قۆڵی بە قۆڵا ئەکا و سفوورە کە لەعنەتەکە بەرویش دەکەوێ ئەگەر قسووری کردبێ بۆیە دەبێ ئەو دایکە کچەکەی پەروەردە کا باوکەکەش زیاتر کوڕەکەی بەرپرسیارن بەرپرسیاری ئیمانی ئەچین بۆ مارە بڕینی کز تەماشاکەی وەستای میکیاجە لە تەلەفزیۆن و گۆرانی بێژەکان هەمووی شارەزایە ئەسڵ و فەرعی دینەکەمان لێ پرسیوە نازانێ ئەی نوێژەکەی نەوەڵا پێیەکەنە نوێژی چی ئەی بۆ مامۆستات هێناوە بۆ مارە بڕین ئەمە پەروەردەی ئیمانی نەکراوە بێجگە لەوەی کە زلێکی وای لەبەردایە ئینسان هەر ڕووی نایەت چۆن پرسیارەکانی لێ بکا هەر حیسابی پیاو بۆ خەڵکیش ناکەن پەنا بەخوا لەو پەروەردە بێ ئیمانیە دایک و باوک بەرپرسیارە لە پەروەردەی ئیمانی و پەروەردەی ڕەوشتی دەبێ کوڕم کچم ڕەوشتت جوان بێ جگەرە مەکێشە خراپ مەکە پەروەردەی کۆمەڵایەتی لە دیاردەی دزی کردن و درۆ کردن و جنێو دان و شتی ناشیرین دەبێ تۆ مناڵەکەت پەروەردە بکەی لە پەروەردەی جەستەیی ئەو مناڵە مەسڵەحەتی خۆی نازانێ ئەگەر لێی گەڕێی شەو ڕۆژ لەبەر پلەیستەیشن دادەنیشێ لەبەر ئەنتەرنێت و شاشەی کۆمپیوتەر دادەنیشێ و ئەوەش بۆ مێشک و بۆ هەموو لەشی غەدرە، بۆ هەموو لەشی زەرەدە، بۆیە دەبێ تۆ کاتی بۆ دابنێی، سنووری بۆ دیاری بکەی، پەروەردەی بکەی، بۆچی مناڵەکەت لەگەڵ خۆت نانی بۆ مزگەوت، یەعنی بە تایبەتی زۆر جار دەبینی مزگەوتەکان لە هەندێ مزگەوتەکان گەنج زۆر کەمە مناڵ زۆر کەمە، بۆیە دەبێ ئێمە هەموومان بەرپرسیارین، کلکم راع و کلکم مسئول عن رعیتە، پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی، هەمووتان بەرپرسیارن. جارێکیان پێغەمبەر صلی اللە علیە وسلم لە سەجدەیا درەنگ هەستایەوە وتیان، قوربان اطلت یا رسول اللە، وتیان، ئەی رسولی خوا ئەم سەجدەیە زۆر درێژ بوو، فەرمووی، حوسێن لەسەر پشتم بوو ویستم تا بێتە خوارێ ئەنجا لە سەجدەک هەڵسمەوە. تەماشاکە لە ئیسلامدا مافی مناڵ چۆنە؟ ئەی چی ئەڵێی بەو ریش سپیانەی کە لە مزگەوت مناڵ دەرەکەن و یانی وا هەیە نایەن بۆ مزگەوت ئەڵێ بۆتە مناڵ بازاڕی بەخوا برا تاقەتم نیە نایەم بۆ مزگەوت لە کاتێکدا لە مەسیحیەکان لە وڵاتان ئەگەر تەقاعود دەبن پیرەکان ئەچێ هەندێک لە عابەی مناڵ ئەکرێ و لە کەنیسە دانیشێ و سەرنجی مناڵەکان ڕاکێشێ ئێمە هێندێکمانەیە مناڵ دەرەکا لە مزگەوت کە هۆباڵەکەی لە ملی ئەوە قەیچەکە مناڵ هەندێک هاروهاجیش دەکا و مناڵە خۆ وەک تۆ نابێ بزانە تۆ بە مناڵی چۆن بووی ئەی چێن بۆچی ئەوانەی کە مناڵ لە مزگەوت دەردەکەن چی جوابی خوا ئەدەنەوە لە ڕۆژی قیامەتا بەڕێزەکانم بۆیە هەوڵ بەین هەموو لایەکمان، دایک و باوک، لە بەینی مناڵەکانیاندا عادل بن، اتقوا اللە واعدلوا فی اولادکم، لە خوا بترسن، لە بەینی مناڵەکانتا عادل بن، وەکو یەک شتیان بدەنێ، مەچۆ خانوەکە لەسەر کوڕە گەورەکە یان کوڕە وچکەکە تاپۆ بکەی تۆکانیکە بێ بەش کەی، وە هەروەها بە ڕزقی حەڵاڵ مناڵەکانت پەروەردە بکە، چونکە بەڕاستی ڕزقی حەڵاڵ کاریگەری هەیە لەسەر پەروەردەی مناڵ، با حەڵاڵ زادە بن، بۆ ئەوەی حەرام زادە نەبن دوور لە ڕووتان، بۆیە بەڕێزەکانم یەکەم پە یەکەم شوێن کە مناڵی تیا بەروەردە ئەکرێت دایک و باوک و خێزانە دووەمینیشان قوتابخانەیە خوێندنگاکان کە بەداخەوە لە خوێندنگاکانی ئێمەدا پەروەردەی ئیسلامی و دین پەراوێز خراوە و دینەکە زۆر بێ نازە و هەموو پێشکەوتنی خوێندنگاکان لەوەدا دەبینەوە کە کوڕ و کچ تێکەڵاو بێ و پەروەردەیەکی سویدی بێ ئەوروپی بێ موهیم هی کوردی موسڵمان نەبێ بۆیە بەڕێزەکانم دەبینی مافەکانی مناڵ پێشێل دەکرێت ساڵ بە ساڵ چونکە دوورە لە پەروەردەی خاوەن ماڵ یەعنی تەماشا دەکەی لە خوێندنگاکانماندا بە جۆرە لە جۆرەکان دژایەتی دین دەکرێت دین پەراوێز دەخرێت دین بە شێوەیەکی ناشرین پیشان دەدرێ دەدرێ بە کەسێک بیڵێتەوە کە بڕای پێنێ یان ئیلتیزامی پێنێ یان ئەخرێتە دەرسی پێنجەمەوە ئەمە هەمووی بەڕاستی کارەساتە دەی وەرن خوێندنگا دینیەکان زۆر بکەن زۆر بیان کەنەوە بۆی خەڵکەکە لە دینەکە تێبگا کە ئەم دینە ڕەحمەتە نەک زەحمەت با گەنجەکانمان تێبگەن کە ئەتۆ پەروەردەیەکی باشی ئیمانیت کرد لە لە خوێندنگە ئاینیەکاندا ئەو کاتە کەسێکی توندڕەوی لێ دەرناچێ ئەگەر تۆ مەنعت کرد و فشارت بۆ دروست کرد خەڵکێچکە لەلایەشکەوە پەروەردەی دەکا و بەشێوەیەکی خراپ ئەو کاتە لەوانەیە بەوکو پێویست نەبێ بۆیە با ئێمە هەموو لایەکمان لە مزگەوتەکانماندا مناڵەکانمان پەروەردە بکەین و و هەروەها ئەوقافیش هاوینان پەروەردەیەکی لە خول هەندێک مزگەوتەکاندا خول دەکاتەوە مناڵەکان بنێرن بۆ مزگەوتەکان بۆ ئەوەی کەوا فێری پەروەردەیەکی ڕەسەنی ڕاستەقینەی ئیسلامی بن و ئێمە کوردی موسڵمانین هەموو لایەکمان هەوڵ بێین لە دینەکەمان شارەزا بین بۆیە بەداخەوە لە خوێندنگاکانیش زۆر بەداخەوە کەوا دین پەراوێز خراوە و و هەم و غەمیان تێکەڵاو کردنی کوڕو کچانە کە دەبینی ئاستی خوێندنیان تەماشا دەکەی زۆر دابەزیوە و و بە فیعلی شتەکە دیارە و بەڵام بەداخەوە خەڵکانێک بەرنامەو ئەجندای ئەملاولا جێبەجێ دەکەن و ئەوەی کە گوێی پێ نادەن کوردی موسوڵمانە و کەلتوری خۆمانە و ئەوانە بوون بە بێگانە پەرست زۆر بەداخەوە زۆر بەداخەوە هەر ئەوەشە کاردانەوەی لێ دەکەوێتەوە و ناتوانن خزمەت بە دینی میللەتەکەی خۆیان بکەن پاشان بەڕێزەکانم وتمان یەکەم خێزان بەرپرسیارە دووەم قوتابخانە، سێیەمینیشیان کۆمەڵگا. کۆمەڵگاش بە ڕاستی زۆر گرنگە، ئەگەر تۆ پەروەردەت نەکرد، لە قوتابخانەش پەروەردەیەکی خراپی وەرگر خوانەخواستە جاری وا هاوڕێیەکی خراپ لە شەقام، لە کۆمەڵگا پەروەردەیەکی خراپ وەردەگرێ ئەو کاتە تاوان دەکا، بۆیە دەبینی گەنجانێکی زۆر دەبینی مودمین بوون بە جگەرە کێشانەوە، مێرمنداڵەو جگەرەی بە دەمەوەیە، بە ماددە هۆشبەرەکانەوە بەردەوام خەریکی پلەیستەیشن و وە هەروەها ئەم ئایفۆن و ئایپات و ئەم شاشەی کۆمپیوتەر و ئەنتەرنێت و بەردەوام ئەوە ئەو مۆبایلەیان بەدەستەوەیە خەمی چاوی خۆیان نیە خەمی مێشکی خۆیان نیە بەڕاستی جێگەی بەزەین ئەو هەرزەکارانە و ئەو مێرمنداڵانە کە مەسڵەحەتی خۆیان نازانن کاتێ دەبینن دەبێ عەینەک لە چاو کەن کاتێ دەبینین مێشکیان توشی نەخۆشی بووە بۆیە بەڕاستی هەموو لایەکمان دەبێ ئێمە هەوڵی جدی بدەین بۆ پەروەردەکردنی مناڵەکانمان پاشان بەڕێزەکانم مناڵ و کار یەعنی بەپێی رێکخراوەکانی مافی مرۆڤ زیاتر لە سەد ملیۆن مناڵ ئێستا کاری پێ دەکرێ بۆ سواڵی پێ دەکرێ بۆ کاری خراپە بەکار دەهێندرێ کە ئەمە هەمووی تاوانە مناڵ نابێ لە تەمەنی بچوکیدا کاری پێ بکرێت و یان ئەوەتا بۆ فێڵی سواڵ بەکار دەهێندرێ چونکە هەموو ئەوانە توشی دەست درێژی دەبن تووشی تەعەدا و خراپە دەبن، تووشی ڕەوشتی نا شیرین دەبن و فێری زۆر شتی خراپە دەبن لە تەعەدای جنسی، بۆیە دەبینی هەندێک لە سجنەکان ئەوەتا کۆمەڵێک مێرمنداڵ و هەرزەکار گیراوە، جارێ هەر گەر چۆ بەوێ یەکسەر من بە چاوی خۆم کە چووم سەردانم کردوون ئەوە هەر هەمووی جگەرە دەکێشێ، خوانەخواستە فێری نێربازی دەبێ فێری خراپەکاری دەبێ بۆیە هەوڵ بین هەموو لایەکمان مناڵەکانمان پەروەردەکەین بۆ خۆمان نان دەینە دەست ڕاگەیان نێکی فاسید یان کۆمەلگایەکی خراپ چونکە ئەگەر تۆش پەروەردەی نەکەی هەندێک ڕاگەیاندنمان هەیە بەڕاستی دڵی بەکرێ ژیراوە بۆ خراپەکاری و بۆ بڵاوکردنەوەی بەدڕەوشتی داوایان لێ دەکەین ئەوانی انشاءاللە بە خۆیاندا بچنەوە بە تایبەتی بەڕێزەکانم لەم پشوی هاوینەدا بەرنامە بۆ منداڵەکانتان دابنێن خەمی مناڵەکانتان بێت بزانە لەم هاوینەدا چەنێ قورئان و فەرموودەی پێ لەبەر دەکەی فێری چی دەکەی بزانە ئەم دوو سێ مانگە مناڵەکانتان بنێرن بۆ ئەو مزگەوتانەی کەوا خولیان تێدا دەکرێتەوە و ئەم پشوی هاوینە با بە بەلاش لە دەستیان دەرنەچێت چونکە بەڕاستی فرسەتێکی زێڕینە